ئەڵقەی یازدەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حەزور بە ناونیشانی سێکسی ژێر ڕەشماڵ عەلی کەریمی دەنووسێت وردە وردە هەموو نووسن و منیش لە بەرزارکی ڕەژماڵەکە بە حرەز وەستام کزە سەرمایەک هەبوو مشکیەکی پان و گەورەم بەسەرەوە بوو لەملم هاڵاند و جگەرە بە دوای جگەرەدا دەمکێشا. وڵات کشومات و شەو خەریکی زرینگانەوە بوو. جار جار پڕمەی گوێدرێژەکەیان و جار جاریش مرخەی چوار پێی ڕای دەچڵەکاندم و سەرم دە ژوورەوە دەنا و سەیری دیلەکەم دەکرد. لە ناکاو گوێم لێ بوو دەنگێک وتی، دادەی ماڵەکەم، دایکەنە با سوار بم. ئەوی تریش وتی، کوڕە پیاوی چاک بە، ئەم کوڕە جحێلانە وەخەبەر دێن. پیاوەکە وتی هەی لە دایە کوڕانت نێم ژنەکە وتی کورە گوێیان لێ دەبێ بە خودا حەیبە پیاوەکە وتی کچێ دایکەنە دەتگێم حەیبی چی بۆ ئەوان حەیبەی دەزانن هەر لە خۆوە و وەخت و بێوەخت وە ژوور دەکەون ژنەکە وتی دە توخوا پیاوەکە دەڵێم توندی دامەگرە با دەنگم دەرنێت پیاوەکەیش وتی کچێ گان دەری خۆم کەی هێشتومە بێشێت ژنەکە وتی دە باشە دەی تینێ و ڕۆحم دەرهات پیاوەکەوتی دەک دەبەر قوزێت مرم بە خودا تا گونان می دەبەم گەر بە تفەنگان بێنە سەرم ژنەکە دەیوت کوڕە زووکە دەبەر کیرێت مرم هەموو گیانم وە سەر ئاو کەوت ئەی خۆ ئەوە خەریکن هانکە هانک و هێنان و بردن هەر هەموو شیم گوێ لێیە و لە یەک مەتری من ئەم عملیات و چالاکیە ڕوو دەدات ئەوەی شەرمە نایکەن و هەر بە پیاویشم نازانن، ئەوەندەم زانی سولەیمان بە فڕقە و پێکەنین خۆی لە دەرەوە هاویشت و هاتە لام، لەبەر پێکەنین و هەی بە قوربانتان بم حەجمینی نەبوو، گوتم، سولی، یەکەم شەوی پێشمەرگایەتی عەجەب عەمەلیاتێکە، خوا بکا تا ئاخری هەر ئەم جۆرە چالاکیانە ببینین هەموو ئەم حەرەکات و گرتن و چوونە ناو پاسگا سێ چوار خولەکی برد و کابرا ماندوو و هەناسە بڕکێ بۆی پاڵکەوت و یەکسەر قنی دەژنێ کرد و لە پڕخەی خەویدا و حسێبی تورێکی قوڕاوی بۆ من و بۆ سولەیمان نەکرد کەوا بە فرقە و پێکەنین هاتە دەر و بە دڵنیاییەوە گوێیان لێبوو من و سولەیمان پێدەکەنین من ئەو حکایەتەم چل ساڵ لەلایە و کاتی خۆی بۆ ناسر ڕەزازیم گێڕایەوە گوتی دەینووسم و بڵاوی دەکەمەوە نازانم کردی یان نا هەموو ئەو کەسانەی لە سۆسنایەتی و مەنگوڕان و ناوچەی شێنێ و بەردەسوور و ئەو دەڤەرە پێشمەرگە بوون دەزانن و دیویانە ئەم کولتوور و عاداتی نێوان ژن و پیا و ئازادی بێوێنەی ژنان لەم ناوچانە وای کردووە بە دەگمەن کێشەی ژن و پیاو بە شەڕ تەواو بێ و ژن کوشتن باو نییە من بە گوێی خۆم لێم بیستوون و گوتوویانە جا توخوا کونی میزی ئەوەی دێنێ پیاو یان ژنی لەسەر بکوژرێت؟ لە گاگەش بووم، گوێم لێ بوو دوو ژن لە کانی ژنان بە شەڕ دەهاتن، یەکیان بەوی دی گوت، دەبڕۆ قەحبە، ئەگەر ژن بای تا ئێستا دوو جاران هەڵگیرابووی. من زۆر کەڕەت دیومە و هەستم پێ کردووە ژنان و پیاوانی پیری ئەم دەڤەرانەی کوردستان هەر وەک چۆن سەیری سێکسی گوێدرێژ و ئەسپ و ماین یان سەگ دەکەن، هەر وایش بەلایانەوە سێکسی ژن و پیاویان پێ ئاساییە و بە کردەوەیەکی سروشتی سەیری دەکەن لە لای زۆربەیان خوازبێنی لە پیاو نەعیبەیە و نائیراد بە پێشمەرگەیان دەگوت بۆ ئەم کچەمان ناخوازی ئەگەر شێنێ لە ناوچەیەکی دیکە بوایە و سەرکردایەتی و ئەو هەموو پێشمەرگەیە هاتوچۆی کردبا بەبێ شک دەیان پیاو و ژن کوژرابوون بە چەند ساڵ پێشمەرگا لەم دێ بوو کەچی نە کچێک کوژرا و نە پێشمەرگەیەک لێی لە قاودرا ناوچەی میراودەلی لە هەناوی ئەم ناوچانەدایە، کەچی ساڵ نییە چەند ژن نەکوژن. لە لەندەنی پایتەختی شارستانی، جیرانە ئاغاوەتە میراودەلێکانمان بە باب و دوو مام و سێ ئامۆزا کچە بەستەزمانی خۆیان بە نازیان لەت و پەت کرد، لەسەر سۆزی خۆشەویستی بە کوڕێک، ئەویش هەر کورد بوو. بەناز مەحمود کچە کوردێکی بیست ساڵانەی میراودەلی بوو، ساڵی دوو هەزار و شەش لە لەندەن بە دەستی باب و مام و دوو ئامۆزا لەسەر خۆشەویستی کوژرا و مەیتی لەتوکوتکراوی لە شارێکی تر لە باخچەی ماڵە دۆستێکیان شاردرایەوە. ئەم کارەساتە دوای چەند مانگ پۆلیسی لەندەن لەقاویدا و هەر هەموو گیران. کاردانەوەی زۆر خراپی لەسەر ڕەوەندی کوردی هەبوو. دەنگدانەوەی گەورەی لێ ساز بوو. کەس نەبای دیبوو نا باران لەگەڵ سولەیماندا یەکەم شەوی پێشمەرگایەتیمان بە حەرەسیات و گوێگرتن لە نەوای عاشقانە و هەست و دەروون بزوێنی ژن و پیاوەکەی سۆسنایەتی لە داوێنی چیا و ناوجەرگەی دارستانی چڕومەندی کوێستانی کوردەواری ڕۆمانسیانە تێپەڕ کرد. بوومەلێڕ بوو، فەرماندەکەمان شێخ عەلی بە خۆکێشانەوەوە هاتە دەر و گوتی، ئەوە بۆ نەنووستن و کەستان خەبەر نەکردەوە؟ گوتمان، حەرەسیاتی ئەمشەومان بۆ ئەوە نەدەبوو کەس بەشدار بێت، ژن و پیاوەکەیش هاتنە دەر و کەس نە بای دیبوو نە باران. زۆر بە گەرمی دواندمان و ئەوانیش گوتیان، هەر ئێستا نانی بەیانی حازر دەکەین. شێخ عەلی گوتی، دەڵێم تا زووە بڕۆین و لەو گوندانەی خوارەوە نان بخۆین، گوتمان هەر زۆر باشە و دواتر کە بەڕێدا ڕۆیشتین و ماندووبووین نان و چا خواردن خۆشتریش دەبێت جەماعەتمان دەنگدان و لەگەڵ دیلەکە بەرەو خوارتر و ڕوو لە جادەی سەر دەشتخانێ شۆڕ بووینەوە لە ئاغەڵان مەقەڕێکی کۆمەڵەی لێبوو تەنیا چەند کەسێک بوون سولەیمان گوتی ئەم دیلە لێرە بەرەڵا دەکەین و پێم وانە شتێکی وابێت گوتمان بە مەقەڕی ئاغەڵان کاکە ئەم پیاوە تەسلیمی بەرپرسانی ناوچەی سەردەشت بکەن هەر ئاغام هاتینە نەڵاس و لە چەم پەڕینەوە بە وەڵگێڵ و وەڵیوددا بۆ نیوەڕۆ خۆمان گەیاندەوە پاراستان لەندڕۆڤێرەکە بە داپۆشراوی هەر لەوێ بوو گوتم بە ساحێب ماڵ چیتان لێکرد بۆ خۆتان گردنتان خۆش و ئازابێ ئێمە تازە بۆمان تەعمیر ناکرێت و دەڕۆین بۆ ناوچەی مەهاباد بە مێونە و هەمراندا چوینە هەمزاوە ماڵی کاکەلاغا و بابی حەسەن دۆستمان بوون بەخێرهاتنێکی گەرموگوڕ کاکەلاغا زۆر فەقیر و نەدار بوو، بەڵام خۆی هەر بە ئاغا دەزانی، دادەنیشت و لاقی لەسەر لاقی دادەنا و دەیجوڵاند و تەزبێحی هەڵدەسووڕاند و دەیگوت سێ بە سێم تەڵاقی دایکی عەسەنی کەوتبێ، هەتا چڵە گیایەکم مابێ هەر ئاغام. لەگەڵ سولەیماندا نێوانی زۆر خۆش بوو، سوێندی خوارد و گوتی دەبێ بمێننەوە، نان و چێشتێکی بەلەزەتمان بە قسە خۆشەکانی کاکەڵاغا خوارد و بەڕێیان کردین بەرەو زمزیران کانی ڕەش سوێناس گڵێنان شارەزوور خەلیفان دێ بە دێ و بە پرسیاران ئەو جار بۆ بەیرەم و قزڵجە و دەرمان مەشقی پارتیزانی با درێژایی ئەم ڕێگایە بە پێیان شێخ عەلی وەک پارتیزان هەڵسوکەوتی لەگەڵدا دەکردین هەرچەند تەنیا من و سلەیمان بووین وەک پێشمەرگەی تازە و حەمە عەلی خوشکەزای و دلێری پێشمەرگەی خۆی ماوەیەک بوو لە دەرەوە بوون و پێویستیان بەو هەموو تەکوزی و ڕێو شوێن گرتنی پێشمەرگایەتە نەبوو کەچی ئەوانیش بە ئێمەوە سووتابوون لە توژەڵەوە تا بندێهاتی مەهاباد ئێمە بە پێڕۆیشتین نە پاسدارێک و نە کۆپتەرێک و نە ستونێکمان دیت، ستون لەگەڵ ئەوەی بە مانای کۆڵەکەی ناو بینا دێت لە حەرەکاتی ئەرتەش و جەیش بە مانای قافڵە و کاروانی کەرەستەی ئەرتەش دێت کەچی شێخ عەلی بۆ فێربوونمان مەسافەی پێ ڕادەگرتین و تفەنگ لە شانی ڕوو بە خۆر نەبێ و ناوی شەو هەبێ و هەر هەموو ئەلفوبێیەکانی پارتیزانی بە کردەوە پێ دەکردین. چوونی ناو دێهات و ماڵان و دابەشبوونمان و حەرەسیات دەرکردن و هەموو ئەو شتانە، جار هەبوو هەم خۆمان شەرممان دەکرد و هەم خەڵکی دێهاتەکان پێیان سەیر بوو، نیوەڕۆ دەچووین بۆ دێیەک یەکمانی دەنارد بڕۆن نان بێنن، ئەوانی تر لە بن تەپۆڵکەیەک و لە دەرەوەی گوندەکە دەمانەوە، کۆمەڵێک شتی لێ فێر بووین لەم چەند ڕۆژەدا تا گەیشتینە ناوچەی مەهاباد هەمووی بەسوود بوون بۆ داهاتووی پێشمەرگایەتیمان. بۆ دەچنە مزگەوت دەبوو بەم ناو نیشانانەی پێیان دابووین لە قزڵجە و دەرمان هاوڕێیانی کۆمەڵەی مەهاباد بدۆزینەوە دوو سێ جار نێوان دەرمان و قزڵجەی خوار و سەرێمان کرد کەس دیار نەبوو لە فەلاح و شوان زیاتر زۆرم حەولدا کەس هیچی نەدەزانی و پێیان نەدەگوتین شێخ عەلی دەیگوت کەس نەهاتووە و هەموو تەسلیم بوونەتەوە دەمانگوت نابێشتیوە و برادرانی سەرکردایەتی لە توژەڵە لە خۆڕا قسەیان نەکردووە، بە ڕۆژ جەولەی پێ دەکردین و بەر پێمان وەک ئاگری تێبەر بووبێ وا بوو، شەوانە لەم دێهاتە جێوبانی خۆشیان بۆ ڕادەخستین، کەچی دەیگوت سەر و بەتانی وەرگرن و دەچین بۆ مزگەوت و حەرەسیات دەردەکەین، خەڵک دەیانگوت باوکم بە خوا هیچ باز نییە و پاسدارمان هەر نەدیوە. بۆ دەچنە مزگەوت، هەستان و دانیشتن و دواندنی شێخ عەلی لەگەڵ خەڵکی فەقیر و فەلاح بەلامانەوە زۆر خۆش نەبوو، منیش و سولەیمانیش زۆر بە حورمەت و شەرمەوە دەمانڕوانییە خەڵک، بەڵام سێیەکەی دیکە زۆر لە سەرەوەڕا تێیان دەخوڕی و زۆر جار قسەی ناخۆشیان بە خەڵک دەگوت، لەگەڵ شێخ عەلیدا شەڕە دەنووکەمان دەکرد، بە پێکەنینەوە گاڵتەی پێدەکردین و دەیگوت، ئێوە جارێ فێر نەبوون ئەم میللەتە دەبێت بە شەق بیدوێنی، دەنا سواری سەرتان دەبن. دوای دوو ڕۆژ گەڕان لە نێوان سێ گوندی زۆر نزیک لە یەک، سەرەنجام کوڕە جووتیارێک هاتە بن گوێم و گوتی ماوەیەکە جەماعەتێک لە کوڕی شار لە ئەشکەوتی چەکوچدان. ئەشکەوتی چەکوچ لەسەر شاخی پشت قزڵجەی خواروو و هەڵ کەوتبوو. لێی سەرکەوتین و نزیک ئەشکەوت بووینەوە. یەک دوو دەنگ و خشپە و جووڵەمان بەدی کرد. هاوارمان کرد خۆمانین. چەند کەسێک لە زارکی ئەشکەوتەکە هاتنە دەر لە مەدرسە خوێندبووم ئەسحابی کەهف خدا بۆ ماوەیەکی دوور و درێژ دەخەوی کردبوون و دواتر وە خەبەری هێنانەوە گوتم سلەیمان ئەوە ئەوان نین بە بیستنی دەنگمان هەموو لە ئەشکەوت هاتنە دەر ماچ و موچ و باوەش هەمووی هاوڕێ و دۆست و خزم بوون خەبەر و بازگێڕانەوە سید ئەندامی کۆمەڵە و بەرپرسی یەکەم بوو عەبوو فاروق و سولەیمان مودەڕەسی برا بوون، حوسێن سوهەیلی، ڕەحیم قادری، سولەیمان خوڕەمی، محەممەد میسڕی، جەعفەر حەسەنپوور، عەلی موتەهەری، سەعید گەوهەری، قادر قادری، قادر غازی، کەمال وەلیانی، یونس پاڵەوانی، جەعفەر پیرەهەڵۆ، ڕزگار، سەید ڕەحمانە درێژ، سەید ڕەحمانە چکۆل، مینەی دەرمان، مەلا مستەفا، فاروق بلوری برای سلیمان و چەندی تر لەوانەیە بیرم نەمابێ یان پێویست نەکا ناویان بێنم و لە شار بن یەکەندەر دوو جاڕی کۆبوونەوە لێدرا و بە حەڵقە لە دەوری یەک لە بنزارکی ئەشکەوت لێی دانیشتین نامەی کاک عەبدوڵڵا موهتەدیم دایە دەست سەید و ئەویش بۆ هەمووانی خوێندەوە شێخ عەلی بە هەمووان ناسێنرا و ئیعلان کرا لەمەو دوا بەرپرسی نیزامیمان دەبێت و ڕزگار هاوکاری دەکات ئیدی بۆڵە بۆڵ. ڕەخنە دەستی پێکرد، بۆڵە و پرتە و دەردی دڵ لە یەک بە پای فیلان بوو، هەر هەموو ڕەخنەکان لەسەر خووڕەوشتی وردە بۆرژوازی بوو، جەماعەت نەیانتوانیوە ئەم ڕەفتارانە لە خۆیان دوور کەنەوە و فێری دیسپلینی پرۆلیتاری بن، نموونە، قادر دەیگوت، حوسێن سوهەیلی وردە بۆرژوازی بەری نادا و لە نێو ئەشکەوتەکەدا جێ نەرمەکە بۆ خۆی دادەنێ و لەسەر کەمرەکان واتە ڕیخی بەرپێدراوی ڕەقهەڵات و دەنوێت کە نەرم و خۆشە، فاروق مدەڕەسی لەبەرئەوەی سەربازی کردووە بووەتە مەسئولی دانانی نگەهبان و هەموو سەعاتە خۆشەکان بۆ خۆی دادەنێت، سەید وەستای دیوار بوو، ماوەیەک پێش ڕووخانی شا وەک زەحمەتکێش کاک حەمەحوسێن کەریمی ناسیبووی و کردبووی بە کۆمەڵە، بەرپرسی هەر هەموومان بوو، بە دکتۆر و موهەندیس و دانشجووی زانکۆکان و هەر هەموو کوڕانی شارەوە. بە باشی نە نامەی پێ دەنووسرا و نە بۆی دەخوێنرایەوە. ڕزگار شاگرد میکانیک بوو، تاقە پڕۆلیتاریای ناومان بوو، کرابوو بە مەسئولی نیزامی، لەبەر ئەوەی سەربازی کردبوو. هەموو ئەوانی دی کە بە ویستی خۆیان و ڕەخنەیان لە حیزبی دیموکرات و نامۆیی ڕێکخراوەکانی ئێرانی هاتبوونە ناو کۆمەڵە، دەبوو لەژێر فەرمانی ئەم دوو کەسەدا بن. کە پێشتر کاک سەید برایم عەلیزادە پەیوەندی لەگەڵ ڕزگاردا هەبووە، حەمە حوسێن کەریمیش لەگەڵ سەیددا. شێخ عەلی ناسازێ. هەر لە سەعاتی یەکەمەوە دیار بوو شێخ عەلی لەگەڵ ئەم کولتوورە ناسازێ و هەموو شتێکی زۆر پێ منداڵانە بوو. لە لای ئەو تەبیعی بوو مەسئول لە جێی خۆش بێ و حەرەسیات نەگرێ و دوو کەس لە پشتەوەی بڕۆن و بچێتە ماڵە خۆشەکان لە کاتی دابەشبوون لە گوندەکاندا. ئەو دەیزانی ئێمە هەموومان نە ئەزموونمان هەیە و نە لە شۆڕشدا قاڵ بووین، تازەین و زۆرتر کتێبی بیر دەکەینەوە تاکوو مەیدانی و عەمەلی. ئیتر دەستی کرد بە ئەمر و نەهی کردن بە سەرماندا و تەنانەت تووڕەیش دەبوو لێمان. سولەیمان بڕیاری دا هەمان ڕۆژ بچێتەوە شار و لە دائیرەکەی خۆی، بێهداشت، دەوام بکات و کاری ڕێکخستنی ناوشار و یارمەتیی پێشمەرگە بدات شێخ عەلی هەر وەک تەنزیماتی یەکێتی هەمومانی لە دوو دەستە پێشمەرگەدا جیا کردەوە وەک بزانم مەفرەزەی شەید خانە و مەفرەزەی شەید حەمە حوسێن هەر ئەم دوو شەیدەمان ئەو کاتی لە ناوچەی مکریان لە کۆمەڵەدا هەبوو دەستی با قسە کرد و ژیانی پێشمەرگەی بۆ باز دەکردین و شێوەی خۆ پاراستن و کەمین و نەمانەوە بە ڕۆژ لە ناو دێیەکاندا و چۆنیەتی ڕێگە ڕۆیشتن بە مەسافە و لەسەر هەست و هەر هەموو ئەم شتانەی خۆیان لە پێشمەرگایەتیدا فێری بووبوون وەک محازەرە پێشکەشی ئێمەی دەکرد قەرار داندرا هەر مەفرەزەیەک ڕوو لە ناوچەیەک بکات و دەست بکەن بە جەولە و شەوانە لە مزگەوتەکان بەرپرسی سیاسی مەفرەزە قسە بۆ خەڵک بکات و چالاکی عەسکەریش دەبێت دەست پێ بکەن و لەسەر جادە گەورەکان کەمین دانرێت هەفتەی جارێک لە شوێنێکی دیاریکراو هەردوو مەفرەزە کۆببنەوە و ڕاپۆرتی چالاکی خۆیان بدەن و ڕەخنە لە خۆگرتن بکەن حەمە عەلی خوشکەزای شێخ عەلی کوڕێکی ئازا و قسە خۆش بوو ئەو تەنیا کاری پاراستنی خاڵی بوو وەکو سەربازێکی چاک هەمیشە لە خزمەتی دابوو لە هەستان و دانیشتنی ئێمە و حرەکاتمان هەر تەقەی سەری دەهات و گاڵتەی پێدەکردین دەتوانم بڵێم لە ئیشوکاری ڕۆژانەدا بەردەستی شێخ عەلی دەکرد تەنانەت ئاوی بۆ دێنا و چای بۆ تێدەکرد و پێخەفی لە ماڵان بۆ دەهێنا کە ئەو کارانە لەلای ئێمە نەبوو بۆ مەسئول، دلێرەکەیش بە هەمان شێوە لە خزمەتی حەمەعەلیدا بوو، بە حوکمی ئەوەی تازە هاتبوو بۆ پێشمەرگایەتی. حەمەعەلی دواتر یەک لە پێشمەرگە ئازاکانی یەکێتی لێ دەرچوو. لە دووی ژوئیەی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا بە ماوەیەک دوای چوونەوەیان لە موکریان و لای ئێمە لە چیای کۆسرەت لە شەڕ لەگەڵ جاش و سەربازی بەعسدا شەهید بوو. دیسان کەرگاین ڕۆژێکیان لە دەیەکەوە دەچوین بۆ دەیەکی تر هەموو بە ڕیز و مەسافە بە دوای یەکدا دەڕۆیشتین حەمعەلی لە پێشەوە بوو شێخ فێری کردبووین هەرچی نەفەری یەکەم گوتی دووهەم و سێم و تا ئاخر بە نەفەری دوای خۆیانی بڵێنەوە و پەیامەکە بگەێنن بستویەک لە پێشمان بوو ئەو دیوی دۆڵ و مەزرایەک بوو حەمعەلی گەیشتە سەری بستوکە بە دەنگی بەرز و زاراوەی هەڵەبجەیی گوتی خوا قوەتت بدا برا. نەفەری دوای ئەو فاروق بلوری بە هەمان لەحن و بەرزی دووپاتی کردەوە و ئیتر هەر هەموو دوا بە دوای یەکدا گوتمانەوە. هاتینە سەر بستووکە و ڕوانیمان کوڕێکی شوان شەڕواڵ لە دەلینک لەم چۆڵاییە خەریک بوو کارە ناشەرعی و سێکسییەکەی لەگەڵ گوێدرێژەکەیدا تەواو بکات. ئیتر ئەم دە دوازدە پێشمەرگەیە وامان لێکرد لە شەرمان بۆی جێبەجێ نەدەبوو، شەڕواڵەکەیشی هەڵکێشێتەوە و هەر هەموو بە تەنیشتیدا گوزەرمان کرد و دوعامان بۆ کرد، خوا قوتت بدا برا. من لەو مەفرەزەیە بووم شێخ بەرپرسی بوو، بە حوکمی ئەوەی پێشتر دەیناسم و لەگەڵ ئێمەدا هاتووە بۆ ناوچەی مهاباد، شەرتی میوانداریش وای دەخواست من لە مەفرەزەی ئەو بم بۆ زیاتر لێکتێگەیشتن لەگەڵ ئەوانی دیدا پەیوەندی نێوانیشیان بم. مەفرەزەکەی دی ڕزگار و سەید بوون، وەک بەرپرسی نیزامی و سیاسی، سولەیمان مدەڕەسی دانرا بە مەسئولی سیاسی لەگەڵ ئێمەدا، هەرچەند شێخ حسێبی هیچی بۆ مەسئولی سیاسی نەدەکرد و کول فی کول هەر خۆی بوو. جگە لە سەید و ڕزگار و عەبوو مدەڕەسی کەسی تر ئەندامی کۆمەڵە نەبوو، یەک دوو بەرئەندامیش بوو وەک برای سەید و سەید ڕەحمان، ئەوی تر هەر هەمووی تەنیا پێشمەرگەی سادە بووین و هەموو بڕیار و ڕاز و خەبەری حیزبی لێمان دەشاردرایەوە و بۆمان نەبوو تەداخولی کاری سازمانی بکەین. یەکەم چالاکی پێشمەرگە. یەکەم چالاکی کۆمەڵە لەم هەرێمەدا مەفرەزەکەی ئێمە بە فەرماندەیی شێخ کردی. چەند ڕۆژێک گوزەرا بوو لە جەولەکردنمان بەناو دێهات و هەموو وەڕەز و ماندوو بووبووین و دەمانپرسی ئەرێ پێشمەرگایەتی هەر ئەوەیە؟ ئەدی شەڕ ناکەین؟ شێخ دوای پرسوڕا و هەڵسەنگاندنی ڕێگەکان گوتی، باشە با بچین بۆ نێوان ڕێگەی سابڵاغ و میاندواو و سەیارەکان ڕادەگرین و قسەیان بۆ بکەن و با بزانن پێشمەرگە هەیە و دڵی خەڵک خۆش بکەن و لەم قسانە بەڕاستی فکرەکەی زۆر باش بوو ماوەیەک بوو لەم دێهاتە بووین کەم کەس پێمانی دەزانی و هیچ پەیوەندیمان بە خەڵکی شارەوە نەمابوو یەک دوو سەعاتی ڕۆژ مابوو نزیک جادە بووینەوە خۆی دووربینێکی پێبوو لەسەر تەپۆڵکەیەکی تۆزێک دوورتر لە جادە گوتی من لێرە دەبم فەرماندە دەبێت لە دوورەوە ئاگای لێتان بێت. دوو پێشمەرگەی ناردە لای ڕاست ڕوو لە میاندوا و دوویشی ناردنە لای چەپ ڕوو لە مەهاباد. بە من و یەک دوو پێشمەرگەی دیکەی گوت لە ناوەڕاست بن و سەیارەکان ڕاگرن، قسەیان بۆ بکەن و تەبلیغ بکەن بۆ کۆمەڵە. گوتی هیچ سەیارەیەک بۆی نییە بگەڕێتەوە یان دەرچێت بەرەو شار، دەبێت ڕاوەستن تا کەمین کۆدەکەینەوە، ئەوجار با بڕۆن. دەنا پیاو خراپیان تێدابێت ئیخباریمان دەکەن و هێز دێتە سەرمان بەڕاستی ئەم شتە وردانە هیچمان نەمان دەزانی و زۆریش گرنگ بوون هەر ئەوەندە هاتی نەخوار و جادەمان گرت و یەک و دوو هەر کەس شوێنی خۆی گرت دەیان سیارە لە چەند خولەکێکدا وەستێنران خەڵکەکە دادەبەزی و زۆربەیان خەڵکی شار بوون یەکسەر خۆیان پێدا دەداین و ماچیان دەکردین و خۆیان بە قوربان دەکردین لە ناکاو پیکابێکی درێژی سپای پاسداران کە سیمرغیان پێدەگوت هاتە ناو جەرگەی کەمینەکەمان تەقا بەرز بووەوە خۆیان خزاندا بن پیکابەکە و سەنگەریان گرت و ئەوانیش تەقەیان کرد دەستیان بە قمبەلە هاویشتن کرد لە کەمتر لە خولەکێکدا هەرچی تێدا بوون کوژران بۆ یەکەم جار وەک یەکەم مەفرەزە دەستکەوتی چەند فەنگ و پیکابێکی تازەمان بوو خەڵکمان بەجێهێشت و خۆم هاویشتە پشت سوپان سیمرغم هەڵکردەوە و ڕوو بە شاخەکان هەموو سوار بووین و تفەنگ و دەستکەوتمان بار کرد بەداخەوە دواتر زانیمان کوڕێکی باشی سابڵاغی بە ناوی خالید نەبەوی کە پێشتر ڕامان گرت و هاتە خوارێ و ماچی کردم و یەکترمان دەناسی بە تەقەی وێڵ لە دوورەوە لە ناو سیارەکەی خۆی پێکراوە و شەهید بووە. ئەمە یەکەم شەڕی دەستەویەخە و لە نزیکەوە ئەم مەفرەزەیە بە سەلامەتی کردمان و تا چەند ڕۆژ لە دێهاتی دەوروبەرمان شادی و پێشوازی کردن بوو لە پێشمەرگە بۆ هەر دەیەک دەچوین خەڵک لێمان دەهاڵان و سەیری پیکابەکەیان دەکرد ئەم چالاکیە زۆر دەنگی دایەوە و پێشمەرگەکانی دیکەی کۆمەڵە و دیموکراتیشی وا لێکرد یەک بە دوای یەکدا چالاکی بکەن لەسەر جادەکان و ورەی خەڵک بەرز بووەوە و ئی پاسدار زۆر دابەزی مەفرەزەی ئێمە لە بەپێ ڕۆیشتن ڕزگاری بوو وەک کوڕێکی نازداری خۆم سیمرغم دەپاراست و پێی ڕادەگەیشتم بەنزینم بۆ پەیدا دەکرد ڕۆنم دەگۆڕی لە چەم دەمشۆری هەموو ڕۆژێک سەیری مەکینەم دەکرد سیمرغیش هەر ئەوە بوو باڵی نەبوو دەنا بەڕاستی لە ڕێوبانان سیمرغ بوو بەبێ باڵ دەفڕی. دوو ڕۆژ. چەند ڕۆژ پێشتر بۆ جەولە چووبووین بۆ کۆنەدێ. لە کاتی ڕۆیشتنمان دوو لاوی خوێن گەرمی بە حەماس دوامان کەوتن. نەدەگەڕانەوە و داوای چەکیان دەکرد ببن بە پێشمەرگە. چەند ڕۆژ بە بێ چەک بە دوامانەوە بوون. سەرەنجام یەک دوو چەکمان بۆ پەیدا کردن و عەلی ڕەش و عومەرە ڕەش بوون بە پێشمەرگەی کۆمەڵە. عەلی مایەوە و بەردەوام بوو دوای ماوەیەک عومەر ژنی هێنا و چووەوە ماڵ دوای ئەم شەڕە حەوت هەشت فەنگی زیادەمان هەبوو خەڵکی دەهاتن بۆ پێشمەرگایەتی و ئێمەش دوای لێکۆڵینەوە چەکمان پێدەدان وردە وردە دوو مەفرەزەکەی سابڵاخ نزیک سی پێشمەرگەی هەبوو خەبەر هات دکتۆر جەعفەر شەفیعی بووەتە بەرپرسی بۆکان و سەقز و مەهاباد بە ناوی ئامر هەرێمی موکریان دەبوو هەموو بچین بۆ کۆبوونەوە لەگەڵ بەرپرسی هەرێم لە قەرەگوێزی بۆکان حەوت دەروێشەکەی سەقز کوڕانی بۆکان وەک کاگمینەی حیسامی هاشم ڕەزایی ڕەحمان یەکشەوە واتە حوسێن زادە ڕەحیمە ڕەش حەسەن ئاربیجی فاروق بابا میری و چەندی دی هاتبوون ئێمە وەک مەفرەزەکانی سابڵاخ زۆر بەمان چوین سەقز حەوت کەس بوون هەمیشە بەیەکەوە بوون لە مزگەوت لە ماڵان پێم دەگوتن دەروێشەکانی سەقز و لێک جیا نەدەبوونەوە زۆر ئارام و سەنگین و ڕۆشنبیر بوون دکتۆر جعفەر کە زووتر ئاشنایەتیمان هەبوو زۆری حەز لە گاڵتە و قسەی خۆش بوو ئەویش هەر وای بانگ دەکردن کاک معتەسەم تاتایی عەتا قورئانی شاباز شەهلایی سیروان کاوسی ڕەحمان ئەرغەوانی تاهیر ئادەمی و مەحمود کەیوان شەهید بوو. لە کۆبوونەوەکەدا کۆمەڵێک بڕیار و ڕەخنە و ڕاسپاردەکانی سەرکردایەتی کە ئەو کات مەقڕیان چووبوو بۆ بێژوێ لە ئالانی سەردەشت خوێندرایەوە. دکتۆر جەعفەر مرۆڤێکی خاکی و متەوازع و میهرەبان بوو. هەموو بە دڵخۆشمان دەویست و مایەی قبوڵ بوو بۆ بەرپرسی ئەم هەرێمە. من پێشتر لە ناوزەنگەوە دەمناسی. ئێلین باکسی و مێشوولەکانی لای مام جەلال هەر لە هاوینی پێشتردا بەر لە هێرشی کۆماری ئیسلامی بۆ سەر کوردستان هەر وەک باس کرا کوردستان و بە تایبەت مەهاباد کە بوو بوو بە سەرچاوەی ڕوودا و هاتوچۆی هەموو لایەک سێ کەسی ئاڵای ئازادی هاتبوون لە سویدەوە وەک ڕۆژنامە نووس بۆ ڕاپۆرت و هەواڵ و دیتنی کوردستان و چوونیان بۆ لای یەکێتی نیشتیمانی بەهۆی کاک عمر شێخ موسەوە کاک محمود باکسی و ئێلینی هاوسری و مەمەد ئوزون پێیان دەگوت فەرزەند هاتن بۆ مەهاباد و ماڵی ئێمە پێشوازیمان لێکردن و بۆ زۆر شوێنمان بردن ئێلین ژنێکی سوور و باڵا بەرزی گۆشتنی جوانی سویدی بوو کە چوین بۆ ناوزەنگ مێشوولە زۆر بوو زۆریان پێوەدا بوو گەڕینەوە ماڵی خۆمان حەجمینی نەبوو سنگ و باسکی هەموو سوور هەڵگەڕابوون دایکم لی چوە پێش و هەر بە کوردی دەیلاواندەوە دەیگوت ئەم فەقیرەتان بۆ والێ کردووە ئێلینیش بە ئیشارە بۆ دایکم پەنجەی لەسەر شوێن مێشوولەکان دادەنا و دەیگوت، جەلال تاڵەبانی، جەلال تاڵەبانی، واتە لەلای مام جەلال وام لێ هات. دایکم بردی بۆ حەمام و هەموو گیانی بە عەتر و ئوتکولون بۆ شۆری و دەستێک جلی جوانی ژنانی موکریانی لەبەر کرد. زۆری پێوە جوان بوو. لە هاتنەوەمان مام جەلال گوتی، بیانبە بۆ بۆکان و لای دکتۆر جەعفەر با وەک نوێنەری کۆمەڵەی شۆڕشگێڕ وتووێژیان لەگەڵدا بکات ئەو کات هێشتا کۆمەڵە خۆی ئاشکرا نەکردبوو بەس مام جەلال بەلایەوە گرنگ بوو کە ئەمانە دەچنەوە بۆ سوید قسە و ڕاپۆرت لەسەر کۆمەڵەیش بکەن نەک تەنیا حیزبی دیموکرات وەک حیزبی کوردی لەگەڵیاندا چوومە بۆکان و ماڵی دکتۆر نانی نیوەڕۆمان لە ماڵی دکتۆر خوارد وتوێژێکی تەواویان لەسەر چۆنێتی دروستبوونی کۆمەڵە و بەرنامە و ستراتیژیان لەگەڵدا کرد دوای چوونەوەیان ژمارەی ڕۆژنامەکەیان کە لاپەڕەی یەکەمی وێنەی دکتۆر بوو بە سندوقی پۆستی کاک عمر شێخ موزدا بۆ ناردین دەتوانم بڵێم یەکەم کەس بە ناوی کۆمەڵە و بە ئاشکرا قسەی بۆ ڕۆژنامەنووسان کردبێت دکتۆر بوو لەگەڵ مەحمود باکسیدا کردی لە نێوان بەهار و هاوینی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دا حەمامی ناو ئەشکەوت دوای کۆبوونەوە لەگەڵ دکتۆر جەعفەر لە ڕێگەی گەڕانەوەدا گوتیان با بچین بۆ ئەشکەوتی سەهۆڵان کونە کۆتریشیان پێدەگوت بۆ خۆشۆرین ئەشکەوتی سەهۆڵان گۆمێکی گەورەی لەناو بوو بە هەزاران کۆتر و شەمشەمە کوێرە لەمبەر و ئەوبەری ئاوەکە لە فڕین و گەمەکردندا بوون، ئاوێکی زۆری بێبن هەموو ئەشکەوتەکەی داگرتبوو، زۆر پیس و پڕ لە پاژماوەی حەیوان و کۆتر بوو، دەڵێن ئێستا بووەتە شوێنێکی خۆشی گەشتیاری، بەداخەوە من هەر بە پیسی و وێرانی دیومە. من ناوبانگم بوو بەوەی کە خۆم ناشۆم و دەڵێم پارتیزان دەبێت لە حەوت کیلۆمەتری بۆگەنی بێت و گیڤارا وا دەڵێت. هەڵبەت دکتۆر جەعفەر ئەو قسانەی بۆ ساز دەکردم و لە کۆڕ و کۆبوونەواندا مەجلیسی پێخۆش دەکرد و دەیگوت پێشمەرگەی وامان هەیە وەک عەلی دەڵێ گیڤارا وای گوتووە یان عەلی کوێر دکتۆر بەسەریدا بڕیم و حەقیقەت شتێکی دی بوو ئێوارەیەکی درەنگی تاریک هەر من و پێشمەرگەیەک و دکتۆر لە گوندی ئاجیکەندەوە دەچوین بۆ شەرفکەند کێلەکانی گۆڕستانی پێش شەرفکەند بۆ بەرزی زۆر بەناوبانگن چراکانی سیموڕغەکەم بۆ باری ئەمنیەتی کوژاندبووەوە و بە تاریکی دەم ئاژواند. لە پڕ دکتۆر هاواری کرد، ئەوانە کێن؟ بەڕاستی وەک زەلام دەچوون. دابەزیم و هاتمەوە سەر و گوتم، دکتۆر گیان، کێلن؟ ئەوە بۆ کێلت لێ بووەتە پاسدار؟ ئیتر زۆر پێکەنین، دەچووینە هەر شوێنێک دەیگوت، عەلی لە کێلەکان هاتووەتە خوار و هەر هاواری کردووە، زەلام کێی؟ کەس جوابی نەداوەتەوە و تووڕە بووە، چووەتە پێش و دەستی لێ داوە، ئەرێ کاکە کێی؟ بۆ جواب نادەیتەوە؟ دکتۆر بەڕاستی چاوی زۆر زەعیف بوو، کەیفی دەکرد و دەیگوت چاکم پێ کردی عەلی، کوێرایەتی خۆم کردە عەلی کوێر، بەڵام بەڕاستی لە خۆشۆریندا زۆر تەممەڵ بووم و ئێستایش هەر وام. چووینە ناو ئەشکەوتەکە بە هەڵتروشکاوی و قونە خلیسکە لە زارکی ئەشکەوتەکە چووینە ژوورەوە. لە پەنایەک دانیشتم و بە تەمای خۆشۆرین نەبووم. جەماعەت خۆیان تێهاویشت و دەستیان بە جلشۆرین کرد لە ناکاو دوو سێ لە هاوڕێیانم لە پشتەوە ڕاگرتیانم و تێیان هاویشتم بە زۆرە ملی و ئینکاریەکی زۆر ئاخری جلەکانیان پێ شۆریم و خۆشم شوشت ناڵەی مەکینە دەگەیشتە ئاسمان دیسان چالاکیەکمان لەسەر ڕێی بۆکان و میاندوا و لە نزیک گوندی مەلا لەڕ هەر وەک جاری پێشوو ئەنجامدا خەڵکی زۆرمان لێ کۆبوونەوە و زیلێکی گەورەی تایبەت بە موشەکی تاو کەوتە ناو کەمینەکەمان و چەند سەرباز و بەرپرسی گەورەی ئەرتەشی بە دیل گیران، ئەوانەی ئەمجارە کەوتنە ناو کەمینەکەمان ئەرتەشی بوون و پاسداریان دەناودا نەبوو، زیلەکە زۆر گەورە بوو، گوتیان بیسوتێنن و بۆمان دەرناچێت گوتم چۆن بیسوتێنین نەوەڵا حەول دەدەم لێی خوڕم کەسێک با سیمرغەکە ببات من ئەوە دێنم هاواریان کرد گوتیان فریانەکەوی دێنە سەرمان نیگەران نەبووم چونکە زەردە پەڕی بوو تاریکی خەریک بوو باڵ بکێشێ بەسەر وڵاتدا چووم و خەریکی گێڕ و هەڵکردنەوەی بووم هەڵکرا بەس لە گێڕەکانی نەدەگەیشتم دوای دەست تێوەردان چوو بۆ ناو گێڕ و جوڵە مەفرەزەکەمان لە چۆم پەڕی بوونەوە و ڕویان لەوە تەمیش کردبوو پێشمەرگەیەکم لەگەڵدا بوو بریا ناوەکەیم بیر کەوتبایەوە بەرەو چەمەکە چووم زۆر بە هێواشی دەڕۆیشت و ناڵە ناڵی مەکینە دەگەیشتە ئاسمان هەر بە شوێن تایسی مڕغەکە لە چەمەکەمدا و بە ئارامی پەڕیمەوە ئیتر خەتەر نەما و بە ئاسوودەی دەمتوانی بێ ئاژۆم هەموو گەیشتینە ناو دێی وەتەمیش و بوو بە شای و شادی و پێشوازی گەرمی خەڵکی ئەم گوندانە بە تایبەت کە گوتمان ئەمە سیارەی مووشەکی تاوە هەر یەکجار زۆری پێ شاد بوون دوای گەشتی درەنگی ئێوارە و ئەم شەوە بە گوندەکاندا و بەرزکردنەوەی ورەی خەڵک گوتیان دەبێ هەر ئەم شەو ئەم زیلە گەورەیە بشاردرێتەوە بەیانی کۆپتەر و فڕۆکە بۆی هەڵدەستن، باشترین شوێن گوتیان شاخی چەکوچە لە پشتی قزڵجە، بەپێی ڕۆیشتنی زیلەکە زۆر دوور بوو، سیمرغ و پێشمەرگەکان پێشکەوتن تا نزیک ئاوایی دەرمان بووینەوە، لەوێڕا بەبێ لایت و بە نهێنی و بە چەند سەعات گەیشتینە شاخی چەکوچ، سەرکەوتن لەم شاخ و کێوە زۆر زەحمەت و گران بوو، لە شوێنێکی باش و لە بن بەرد و گیا و خێمە دامانپۆشی و وەک دەڵێن بە دار و چرپی ئیستارمان کرد ڕۆژ بووەوە گەڕاینەوە زۆرمان سەر دەرنەدەکرد لەو هەموو جیهاز و گڵۆپ و پێچ و بڕغوەی ناو زیلەکە گوتیان نامە دەنووسین و سەرکردایەتی ئاگادار دەکەینەوە چی لێ بکەین هەر دەهات و داواکاری پێشمەرگایەتی زیادی دەکرد و چەکمان نەبوو مەدانی جەولەکردنمان بە تایبەت دوای گرتنی سیمرغەکە زۆر فراوان بوو بوو دەچوینە زۆربەی ناوچەکانی دەوری مەهاباد لە مەنگوڕان گەورک مەحال، سندوس، شاروێران، چۆمی مەجیدخان و شاماتەوە بگرە تا دەگەیشتە دەوروبەری ڕەبەت و سەردەشت، ئەوەندە بە خێرایی هاتوچۆمان دەکرد، خەڵک سەری سوڕمابوو، پێیان وابوو هەموو داروبەرد و وڵات پێشمەرگەی کۆمەڵەیە و هەر لەناکاو زاهیر دەبن. ئەڵقەی یازدەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا. خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور. تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورەتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.